کێ کەی لە کوێ بیستی ژیانی تاڵی ومات کێ کەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ومات کێ کەی لە کوێ بیستی ژیانی تاڵی ومات کێ کەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ومات کێ کەی لە کوێ دڵ و دەروونی داخورپا بۆ نوزەی کە بکرا و ناڵە ناڵی ومات کێ کەی لە کوێ دڵ و دەروونی داخورپا بۆ نوزەی کپ کراو ناڵە ناڵی ئوممەت چێکەی لە کوێ بیستی ژیانی تاڵی ئوممەت چێکەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ئوممەت چێکەی لە کوێ بیستی ژیانی تاڵی ئوممەت چێکەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ئوممەت چێکەی لە کوێ هەست و وەشێکی ئاتابار بۆ لافاوی خێنی ڕژاوی یاڵی ئوممەت چێکەی لە کوێ بیستی ژیانی تاڵی ومات چێکەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ومات چێکەی لە کوێ بیستی ژیانی تاڵی ومات چێکەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ومات چێکەی لە کوێ دڵ و دەرونی داخورپا بۆ نوزەی کەپکرا و ناڵە ناڵی ومات چێکەی لە کوێ ویستی ژیانی تاڵی ئوممەت چێکەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ئوممەت چێکەی لە کوێ فرمێسکی ڕشت بۆ حاڵی ئوممەت